پەنجا و یەک. پیتەر پیتۆڤچ گەڕایەوە سەر کورسیەکەی و بەرامبەر بە سۆنیا دانیشت بەوردی پیایدا هەڵی ڕوانی و زۆر بەویقار و لە ڕادە بە دەرخۆی سەنگین ڕاگرت وەک ئەوەی بوێ بڵێت تۆشخان مەکە خەیاڵی خراپ نەکەیت سۆنیا زۆر ناڕحەت بوو پیتەر پیتۆڤی زوتی سۆنیا سمیۆنۆڤنا یەکەم خوازیارم لای دایکی بەڕێزت داوای لێبوردنم بۆ بکەی هەروایشە کاترینا ئیڤانۆڤنا لە جێگەی دایک تا پیتەر پیتۆڤچ قسەکانی بە هێوری و ناسکێکی زۆرەوە دەست پێ کرد و وا دەرەکەوت مەبەستێکی گەلێک پاکی هەیە سۆنیا خێرا و بەترسە وتی بەڵێ وایە لە جێگەی دایکمە پیتەر پیتۆڤچ وتی چاکە کەواتە لە دەمی منەوە داوای لێبوردنی لێ بکە لە بەرچەند هۆیەک کە لە دەرەوەی مندا ناچارم داوای پۆزش بکەم کە ناتوانم بە دەنگ داوەتە ڕندانەکەی دایکتەوە بێم و لە دانیشتنی نان خواردنەکەدا بەشداری بکەم مەبەستمەوەی لە دانیشتنی یادکردنەوەی خوا لە خۆشببوودا ناتوانم ئامادەبم توازانیت تەنیا بۆ شتێکی ئاوا بێنرخ کە پەیوەندی بە منەوە هەبێ ڕێگا بەخۆم بدەم کەسێکی وەک تۆ سەرقال بکەم و بانگی بکەمە لای خۆم من بەبستێکی ترم هەیە سۆنیا خێرا دانیشتەوە دیسانەوە دراوە ڕەنخۆڵە مێشێت دڵگیرەکان کە لەسەر مێزەکە بڵاو کرابوونەوە کەوتە بەرچای بەڵام زۆر بەپەلە ڕووی لێ وەرگێڕا و تەماشای پیتەر پیتۆڤیجی کرد چونکە زوو ئەو هەستەی تێگەڕا کە سیرکردنی پارەی خەڵکی کارێکی خراپە سۆنیا چاوی لە چوارچەوەی ئاڵتونی چاویلکە شوشەیەکەی پیتەر پیتۆڤچ بڕی کە بە دەستی چەپی ئاگاداری لێ کرد هەروەها لانگوستی لە گەورە و هەرە جوانەکەی پەنجەی ناوڕاستی هەمان دەستی چەپی ڕوانی کە نەقێمێکی زەردی لەسەر بوو کەچی لە بڕێکدا چاوی لەسەر ئەویش لابرد ئیدی نێزانی لە کوێ بڕوانێ بە ناچاری جارێکی ترکەوتەوە تەماشاکردنی چاوی پیتەر پیتۆڤچ لۆژین دوای بێدەنگێک کە لە جاری پێشوو ماقۆڵتر دەرەکەوت وتی وارێکەوت دوێنێ هەر بەسەر پێوە دووسێ قسم لەگەڵ کاترینا ئیڤانۆڤنای بەدبختا کرد دوو شەبەز بوو لەوە تێبگەم لە چ حاڵێکدایە ئەگەر بشێت بڵێم لە حاڵێکی ناسروشتیدایە سۆنیا بە پەلە پاڵپشتی قسەکەی کردوتی وایە حاڵەتێکی ناسروشتی هەیە پیتەر پیتۆڤی جوتی یانەگەر ڕوونتر و سادەتری بڵێم حاڵەتێکی نەخۆشی سۆنیاوتی بڵێ سادەتر و ڕوونترە بەڵێ نەخۆشە پیتەر پیتۆڤیز وتی، بەڵێ لەمڕۆوە و بە هەستێکی مرۆڤدۆستیەوە وەک دڵسۆزیەک پێم خۆشە لە لایەنێکەوە بە پێشببینیکردنی چارەنووسی ناخۆش و نائومێدی ئەوە بە تایبەتی یارمەتی بدەم دیارە هەموو و خێزانە هەژارێستا گیانیان بە تۆیە سۆنیا لە پرێکدا هەستاوتی رێگام بدەرێ بپرسم تۆ لەبارەی مووچەی خانەنشینیەوە چیت پێ وتووە؟ چونکە دوێنێ شەو پێی وتم تۆ چوویتەتە ژێر ئەوەی مووچەیەکی بۆ پەیدا بکەی، ئەمە راستە؟ پیتەر پیترۆڤیچ وتی، بە هیچ جۆرێک وا نییە و تا رادەیەک هەڵەی تێگەیشتنە. من تەنیا ئاماژەیەکم کرد کە رەنگە یارمەتی بێوەژنی کارمەندێک بکرێ کە لە کاتی کارکردندا لەناوچووە، بێگومان ئەمەیش کاتێک ئەبێ کە پشتیوانی لێ بکرێ، وەلێ باوکی خوالێخۆشبووت نەک تەنیا خزمەتی تەواو نەکردووە، بەڵکو لەم دواییەدا هەر نەچۆتە سەر کار. بە کورتی ئەگەر کەمە ئومێدێک لە ئارادا بووبێ ئێستاوەیش زۆر کەم بۆتەوە چونکە بەڕاستی لەبارێکی بەم جۆرەدا یارمەتی نادرێ بەڵکو بە پێچەوانەوە چۆن ئەوان ئێستا لە خەیاڵی موچەیەکی وادان هەهەهە خانمێکی زرنگە سۆنیاوتی بەڵێ خانەنشینی چونکە خۆی خۆش باوەڕ و میهرەبانە هەر لەبەر ئەو میهرەبانیەتی کە بڕوا بە هەموو شتێگەکات و بیری شێر وایە بەڵێ ببورە لەگەڵ وتنی قسەکانیدا سۆنیا هەستا بڕوە پیتەر پیترۆڤی جوتی ببوورە تۆ هێشتا گوێت لە هەموو قسەکانم نەبووە سۆنیا لەبەر خۆی وتی وایە جۆم لێ نەبووە پیتەر پیترۆڤی جوتی باشە کەواتە دابنیشە سۆنیا بە بێزاریەوە بۆ سێمین جار دانیشتەوە پیتەر پیترۆڤیز وتی کە بەو حاڵە و لەگەڵ ئەو مناڵە بەدبختانەتدا دایکتم بینی وەک لە پێشدا وتم ویستم هەرچۆنێک بێ چەند بتوانم یارمەتیەکی بدەم یعنی هەر بەو جۆرەی کەوتم چەند بتوانم نەک زیاتر بۆ نمونە ئەشێت بە ناوی ئەوە پیتاک بکرێ یان یانسیبێکی بۆ ڕێک بخرێت و یان شتێکی لەم بابەتانە ئەم جۆرە کارانە ئاسایی لەلایەن کەسانێکی نزیک بەو کەسەوە یان تەنانەت کەسانێکی بێگانەیش کە حەزی یارمەتی دانیان تیابێ سازدەکرێ هەر ئەمە بوو ویستم پێتانی بڵێم ئەشێ دەم کارە بکرێ سۆنیا بەدەم ڕامانەوە لە پیتەر پیتۆڤچ لەبەرخۆی وتی بڵێ زۆر چاکە خوا لێتان پیتەر پیتۆڤچ وتی ئەم کارەکرێت وەلێ ئەمە بۆ لەمە دووە یعنیەکرێ هەر لەم ڕۆوە دەست پێ بکرێت شەو یەکتر ئەبینین پێکەوە قسەکەین و بەرنامەی بۆ دانین لە دەوری سعات حوتە هەر لێرە سەرێکم دەبدە هیوادارم ئاندرا سمیۆنۆڤجیش بەشداری کارەکەمان کا بەڵام لێرەدا شتێکەیەکە بێت لە پێشەوە بیزانین هەر بۆ ئەوەیشە سۆنیا سیمینۆڤنا زەحمەتم داویتێ و بانگ کردوتەتە ئێرە مەسلەکەەوەیە بە بڕای من ناشێت و ڕەنگە ترسناکیش بێ پارە بکرێتە دەستی کاترینا ئیڤانۆڤناوە بەڵگەیش ئەم دانیشتنی یادکردنەوەی ئەمڕۆیە واتە بێەوەی تیکەیەک نانی هەبێ بۆ بەیانی یان بێەوەی پێڵاوێکی لە پێدا بێت و شتی تریش ئەمڕۆ شەرابی ڕمی تایبەتی و تەنانە دەڵێن شەرابی مادیرا و قاوەیش کڕاوە خۆم لە هاتنەکەم دابینیم سبەی دیسانە هەموو شتەکان بەسەر تۆ داشکێتەوە تەنانەت داوای تیکە نانێکیشت لێکن دەی بەڕاستی ئەمە بێمانایە بۆیە بەلای منەوە ئەبێت کۆکردنەوەی پارەکە بە شێوەیەک ئەنجام بدرێ کە ئەو بێوەژنە نەگبەتە شتێکی لەبارەوە نەزانێت و تەنیا تۆ لی بە ئاگابی قسەکەم ڕاستە سۆنیاوتی نازانم ئەو هەر ئەمڕۆ ئەمەی کردووە ئەمەش تەنیا جارێک ڕوەدا زۆری پێخۆش بوو یادکردنەوەکی بۆ بکە ڕێزی لێ بگرێ بۆ یادی وەێ ژنێکی گەلێک ئاقلە باشە بێگومان ئارەزوی خۆتە منیش زۆر زۆر زۆر لە تۆ سوپاس گوزارم هەموو ئەوانیش خوا ئێوە هەروەها هەتیوەکانیش سۆنیا قسەکانی تەواو نەکرد بوو دایە پڕمەی گریان پیتەر پیتۆڤی زووتی زۆر باشە کەواتە ئەمانە لە بیر مەکە ئێستایش وەک بەشداریکردنی من لەو پیتاکەی کە بۆ دایکە دەکرێت تکایە ئەم پارانەم لێوەربگرە حەزیشەکەم زۆریش حەزەکەم لە هیچ شوێنێک ناوی من نەبرێ فەرموو، چونکە خۆیشم کێشەی دەرامەتم زۆرە و ناتوانم لەوە زیاتر. پیتەر پیترۆڤیچ کە کاژەر دە ڕۆبڵییەکانی باش لە یەکدی جیا کردبۆوە، بۆ سۆنیای ڕاگرت. سۆنیا وەری گرت. سوور داگەڕا. لە جێگاکەی هەستا. ورتە ورتێکی کرد و بە پەلە کەوتە خواحافیزی. پیتەر پیترۆڤچ بە ڕێزێکی زۆرەوە تا بەردەم دەرگاکە ڕەوانەی کرد پاشان سۆنیا کە سەرتاپانی گەران و ماندووە هاتە بەرچاو لە ژوورەکە هاتە دەرێ و بە شپرزەیەکی زۆرە و گەڕایە و لای کاترینا ئیڤانۆڤنە. لە هەموو ئەو ماوەیەدا ئاندرە سمیۆنۆڤچ کە نەیویست قسەیان پێ ببرێ جارێک لە پاڵ پەنجەرەکەدا ئەوەستا و تاوێک لە ناو ژوورەکەدا کەوتە پیاسەکردن بەڵام کە سۆنیا ڕۆشت لە پرێکدا لە پیتەر پیترۆڤچ نزیکەوتەوە بە هەستێکی پڕەوە دەستی بۆ درێژ کردوتی هەموو شتێکم دی و ژنە وت زۆر بە تایبەتی دانی بە دواوشە دانا ئەمە کارێکی شەرافەتمەندانە بوو مەبەستمەوەی بڵێم ئینسانیانە بوو تۆ نەدویست سوپاسیشت بکەن بینیم هەرچەندە دان بەوە دەئەنێم لەسەر بنەمای ئەو بیر و باوەڕی هەمە ناتوانم دەستخۆشی لە خێرپێکردنەکەت بکەم چونکە خێرپێکردن نەک ناتوانێ شەڕ ڕیشەکێش بکا بەڵکو بەهێزتریەکە، بەڵام لەگەڵ ئەوەشدا ناشێت دان بەوەدا نەنێم کە حەزم لە کارەکەتان کرد، بەڵێ بەڵێ زۆرم لا خۆش بوو. پیتەر پیترۆڤیچ کە بە دوودڵیەوە لە لیبیزیاتینکۆفی ئەڕوانی لە بەرخۆوە وتی، نا. ئەمانە گرنگ نین. ئاندرا سمیۆنۆڤیز وتی، نا، گرنگە. کەسێک سووکایەتی پێکرابێ، وەک ئەوەی دوێنێ بە تۆ کرا، لەگەڵ ئەوەشدا بتوانێ بیر لە چارەڕەشی خەڵکی تر بکاتەوە. کەسێکی وا، هەرچەندە کارەکەی خەوشێکی کۆمەڵایەتیشی پێوە بێ، لەگەڵ ئەمانەیشدا شایەنی ستایشە. من چاوەڕێی شتی لەم بابەتەم لە تۆ ناکرد، پیتەر پیترۆڤیچ، بەتایبەتی کە بیروڕاکانت، تۆ ئەو بیروڕایانەت زۆر قورس گرت. کردووە، بۆ نموونە ئەو تێکشکانەی دوێنێ چەند تۆی نیگەران کردووە؟ ئاندرە سمیۆنۆڤیچ کە سەر لەنوێ بە دڵخۆشی و خۆشەویستی خۆی بۆ پیتەر پیترۆڤیچ دەربڕی، لەسەر قسەکانی ڕۆشت و وتی، باشە پێم ناڵێیت ئەم هاوسەرێتیی تۆ ئەتەوێت کەڵکی چییە؟ کەڵکی چییە؟ ژن و مێردایەتی لە ڕێگای شەرعەوە چ سوودێکی بۆ تۆ هەیە؟ جەنابی پیتەر پیترۆڤیچی زۆر شەریف، ئەم بە شەرعی و یاساییکردنی هاوسەرێتییە بۆ تۆ چ کەڵکێکی هەیە؟ باشە ئەگەر پێت خۆشە ئەتوانیت دارکاریم کەی بەڵام زۆرم پێخۆش بوو زەماوەندەکەت سەری نەگرت ئازادیت و هێشتا بۆ سوود گەیاندن بە مرۆڤایەتی ئێژی بەڵێ خۆشحاڵم بڕوانە هەرچێکم لە دڵدا بوو پێم وتیت پیتەر پیتۆڤزوتی ئەزانیت بۆچی باشە چونکە نامەوێت لە ڕێی ناشەرعی و مارە نەبڕێنەوە کڵاوی تەرەسیم بکرێتە سەر و مناڵی خەڵک بەخێو بکەم بۆیە مارە بڕین بەکاری پێویستە زانم لۆژین هەر تەنیا بۆ وەڵامدانەوەی ئەو ئەو قسانەی کرد، ئەگینا ئەو زۆر بە سەختی بیری لە جێگایەکی تر و مەبەستێکی دی بوو. ئاندرە سمیۆنۆڤیچ وەک ئەسپی شەڕ کە گوێی لە دەنگی شەیپووری جەنگ بووبێ، داچڵەکی وتی، مناڵ؟ تۆ باس لە مناڵەکەیت؟ مناڵ باسێکی کۆمەڵایەتیە و بایەخێکی زۆر گرنگی هەیە من لەگەڵتام بەڵام کێشەی مناڵ بە جۆرێکی دی چارەسەرکرێ هەندێک هەن مناڵ وەک بەشێک لە خێزان بە تەواوی ڕەدەکەنەوە لەبارەی مناڵەوە دواتر قسەکەین با ئێستا بگەڕێنەوە سەر ئەو تەرەسەی کە ناو تێنا دان بەو دانم ئەمە خاڵی لاوازی منە ئەم زاراوە قێزەون و پۆخڵی لە پشکنەوە گیراوە لە فەرهەنگی ئایندەدا جێ نابێتەوە ئاخر کڵاوی تەرەسی یانی چی؟ ئەمە چ تێنەگەیشتنێکە؟ کامە کڵاو؟ کڵاو بۆ چی؟ چ قسەیەکی بێ مانایە؟ بە پێچەوانەوە لە هاوسەرێتی ناشەرعیدا شتی وەها ڕوو نادا. کڵاوی تەرەسیەتی بەرەنجامێکی سروشتی هەموو ژن و مێردایەتیەکی ڕەسمی و شەرعیە، واتە هاوسەرێتی ئازاد بۆ چاکردن و ناڕەزایی دەربڕینە بەرامبەر بەو شێوە هاوسەرێتیە و چ ڕسواییەکی لە دواوە نیە. خۆ ئەگەر گریمان ڕۆژێک لە ڕۆژان ناچاری ژنهێنانی بەو شێوە ڕسمی و شەریە بکرێم گەلێک بەو کڵاوە نەفرەتیە شادمانە بم ئەگەر شتێکی وا ڕوویدا بە ژنەکەمەڵێم هاوڕێ من تا ئێستا هەر خۆشم ئەویستیت وەێ لەمە دووە بێجگە لە خۆشەویستی ڕێزیشت لێگرم چونکە توانای ئەوەت هەبوو ناڕزایەتی دەرببری پێکەنیت ئەزانیت بۆ چونکە تۆ ئەو توانایەت نییە لە بیر و باوەڕی پوچ خۆ دەڕزگار بکەیت نەفرەت لە شەیتان ئاخر من ئەو ئەزانم ئەگەر یەکێک ژنێکی شەرعی بهێنێت و پاشان ژنەکە ناپاکی لەگەڵدا بکە ئەو پیاوە تووشی چ گاشەیەگە بێ چونکە هەموو کارێکی ناپەسەند ئەنجامی ناپەسەندی لێکەوێتەوە لە حاڵی وادا ژن و مێردەکەیش تووشی کێشە و ڕسوایی دێن بەڵام ئەگەر کڵاوەکە ڕێک و ڕەوان لەسەر بکەن و هاوسەرێتیەکی ئازاد و ناشەرعی پێک بهێنن ئەو ساهرگیز کڵاوی تەرەسی بوونی نامێنێ هەر بە خەیاڵی کەسدا نایە تەنانەت ناوەکەشی لەبیرەچێتەوە بە پێچەوانەوە ئەتوانم بڵێم ژنەکەت بۆ دەسەلمێنێ کە ڕێزت لێگرێت چونکە تۆ ئامادەنی ڕێ لە خۆشی و بەختەوەری ئەو بگری هێندەش سنگفراوان و پێشکەوتویت تۆڵە لە مێردە تازەکەی ناکەیتەوە نەفرەت لە شەیتان من هەندێک جار وام بە خەیاڵدا دێ ئەگەر ژن بێنم ئیتر ژن هێنانی ئازاد بێ یان لە ڕێگەی شەرعەوە هەردووکیان بێ جیاوازی ئەشێت خۆم دۆستێکی پیاو بۆ ژنەکەم پەیدا بکەم ئەگەر ئەو خۆی بیری لە دۆستگرتن نەکرد بۆوە پێشیڵێم هاوڕێ من تۆم خۆشەوێ بەڵام بێجگە لەمە حەزەکەم ڕێزم بگرێت بەڕاستمە بەڵێ وایە ئایا من ڕاست دەکەم یان نا؟ پیتەر پیتۆڤچ بە تەوسەوە زەردەیەکی هاتێ بەڵام قسەکانی زۆر بەلاوە گرنگ نەبوو تەنانەت باش گوێشی بۆ نەتەکاند لە ڕاستیە بە قوڵی بیری لە جێگایەکی ترە کردەوە لە دواییدا لێبی زیاتین کۆڤ درکی بەوە کرد پێچ و پیتەر پیتۆڤچ دڵە ڕاوکەی بێ هەر دەستی هەڵگڵفت و بیریە کردەوە هەموو ئەمانە لە دواییدا کە ئاندرە سیمیۆنۆڤچ بیری کردەوە زۆر کارێکی گران بوو بتانی بە وردی ئەو هۆکارانە دیاری بکەیت کە سرە شپرزەکەی کاترینا ئیڤانۆڤنا بۆ ئەم دانیشتنی یادکردنەوەی بە پێویست دەزانی لە ڕاستیشدا لەو بیز ڕۆبڵەی کە ڕاستکۆلنییکۆف بۆ خەرجی کفن و دفنکردن پێیدا بوون دە ڕۆبلیان کرد بۆ قەبەڵی ئەم دانیشتە ئەشێت کاترینا ئیڤانۆڤنا بە ئەرکێکی سەرشانی خۆی زانی بێ کە کۆچکردوو بە ڕێزەوە ناو ببرێت و بە شێوەیەکی شایستە یادی بکرێتەوە بۆ ئەوەی گشت کرێنشینەکانی تر و ئامالیا ئیڤانۆڤنا بە تایبەتی لەوە بگەن کە کۆچ کرد و نەک تەنیا لە هەموو ئەوان خراپتر نەبوو بەڵکو بە چەند پلەیەکیش لەوان چاکرا هیچ یەکێکیش لەوانە مافی ئەوەی نییە بەرامبەر بە و بەخۆی بنازێ ڕەنگە لەم لایەنەوە لە پێش هەر شتێکی تردا ئەو لووت بەرزیە کاریگەری هەبوو بێ کە تایبەتە بە هەژارانەوە ئەو لوتبەرزیەی لە بەڕێخستنی هەندێک ڕێوڕەسمی کۆمەڵایەتی لەم جۆرەدا کە لە ژیانماندا زۆر ڕوودەن، گەلێک لە هەژار و داماوەکان هەرچیەکیان پێ بکرێ بەکاری دێن و دوا پولی خۆیانی تیا خەرجەکەن، ئەمە تەنیا بۆ ئەوەی لە خوار خەڵکەوە نەبن و خەڵکی دی عەیبیان نەڵێن. هەروەها زۆر پێچە کاترینا ئیڤانۆڤنا لەم پێشهاتەدا بەتایبەتی لەم چرکەساتەدا کە ئەڵێی لە دنیادا بە تاقی تەنیا ماوەتەوە، ویستبێتی بە هەموو ئەو کرێنشینە ئاوارە و نەگبەتانە بڵێ ئەو نەک ئەزانێ چۆن بژی و میوانداری بکا بەڵکو ئەو هەر لە بنەڕەتدا بۆ ئەم چارەنووسە دروست نەبووە کە بووە بە تووشیەوە ئەو لە ماڵی خانەدان و دەوڵەمەند و کۆڵۆنێلدا گەورە بووە هەرگیز بۆ ئەوە پەروەردە نەکراوە خۆی زەوی گسک بدات و شەوانە شڕە و پڕی مناڵ بشوا ئەم هەوای لوتبەرزی و خۆ بە زلزانینە هەندێک جار تووشی نەدارترین و بێکەسترین کەس دێ هەندێک جاریش ئەگۆڕێ بۆ نەبوونیەکی شێلگیرانەی سەخت، وەلێ بە هەر حاڵ کاترینا ئیڤانۆڤنا لەو جۆرە ژنانە نەبوو کە زوو خۆ بە دەستەوە ئەدەن. ئەشیا هەندێک پێشهات بە تەواوی کاری لێ بکردایە، بەڵام هەرگیز نەیەتوانی هەرەس بەورەی بێنێ. واتە ترساندن و کۆنترۆڵکردنی ئیرادەی مەحاڵ بوو. هەرچەندە سۆنیا زۆر ڕاستیە کرد کە یوت مێشکی خەریکە تێکەچێ وەلێ هێشتا ئەمە بە تەواوی یەکلایی نەببووەوە بەڵام لەم دواییەدا واتە لەم ساڵەی دواییدا مێشکی ئەو داماوە لەوە زیاتر هێدمەی بەرکەوتبوو کە بەرگەیە گرت بە وتەی پزیشکیش نەخۆشی سیل وردە وردە توانای ئەقڵ لەناوە بە جۆر و ئەندازەی ئەو شەرابانەی کە بۆ ئەو دانیشتنە ئامادە کرابوو، لە نێوانیاندا شەرابی مادیریش زۆر نەبوو، زۆری خرابووە سەر و لای خواردنەوە هەبوو، لەوانە ڤۆدگا، ڕۆم و شەرابی لیسبن، هەمووشیان خراپترین جۆری خواردنەوە بوون، لە خۆراکیشدا بێجگە لە کوتیا، سێ چوار خواردنی جیا جیا لەوانە بلینی کرابوون و لە چێشخانەکەی ئامالیا ئیڤانۆڤنادا ئامادەکرابوو هەروها دوو سەماوەریان بۆ چاو و پونشی دوای نان خواردن دەمکرد بوو. کاترینا ئیڤانۆڤنا کڕی نیشتەکانی خست بۆ ئەستۆی خۆی بۆ ئەم مەبەستەیش پیاوێکی نەگبەتی پۆڵۆنی کەویش لە ساختمانەکەتدا کرێچی بوو. خوا شەیزانی بە چ مەبەستێکەوە لای لیپێ فزڵ کاری ئەکرد، یارمەتی ئەدا. ئەو کابرایە زوو فریای کاترینا ئیڤانۆڤنا کەوت. هەموو دوێنێ و سەرلەبەیانی ئەمڕۆ لە کاتێکدا کە ئاگا لە خۆبڕاو و هانکاهانکی بوو، بە دوای کاترینادا ڕاکەڕاکە و دیار بوو زۆریش هەوڵی دا سەرنجی خەڵکی بە لای خۆیدا ڕابکێشێ، بۆ بچووکترین شت پرسی بە کاترینا ئیڤانۆڤنا کرد تەنانەت بۆ دۆزینەوەی تا ناو حەسارەکەیش ئەچوو. بەردەوام بە زمانی پۆڵۆنی بە خانمی بەڕێزی کۆڵێنێل ناوی هێنا تا ئەوەی کاترینا ئیڤانۆڤنا کە لە پێشدا لای وا بوو ئەم مرۆڤە خزمەت گوزار و مەزنە کاروبارەکانی بەتەواوی پەکیانەکەوێ سەرنجام ڕقی هەستا و لی بەتەنهات یەکێک لە سروشتەکانی کاترینا ئیڤانۆڤنا ئەوە بوو کە ڕێکەوتی هەر کەسێکی بکردایە جوانترین سیفەتی ئەدایە پاڵی و ئەوەندەی تعریف لێ کرد کە خودی کەسەکە شەرمی پێهات لەو کارانە ئەدوا کە ئەسڵەن لەو کەسادانە بوو لە ناخی دڵەوە ئەمەیە کرد و خۆشی بەتەواوی بڕای پێ بوو بەڵام لە ناکاوێکدا هەستیە کرد فریب دراوە ئەو کەسەی پێش چەند سعاتێک تعریف لێ کرد پەیوەندی لەگەڵ یا ئەبڕی قسەی ناشرینی پێوت و دەری ئەکرد خویەکی سەیر و خۆشی لێبوردوانەی هەبوو بەڵام تێکشکان و بەدبەختیە یەک لە دوای یەکەکانی زۆر بە سەختی داوای ئەوەیان لێکرد هەموو کەس لە خۆشی و شادی دا بژین و کەسیش بێجگە لەو ژیانە چیتری قبوڵ نەبێ ئەگەر ڕێکەوتی بچوکترین نایەکسانی و کەمترین شکستی بکردایە لە پێستی خۆی دەرەچوو بە جۆرێک کە دوای ئەوەی خۆی لە گەڵ ڕەنگاڵەترین هیوا و جوانترین ئاوات و درەوشاوەترین خەیاڵ و خەوندا ڕاهێنابوو، لە چرکەساتێکدا کەوتە جوێندان بە چارەنووس و نەفرەت کردن لە زەمانە، هەرچیەکی بەردەست کەوتایە ئەیدڕان یان پەرتی ئەکرد و سەری خۆیشی بە دیواردا ئەکێشا. کەسیش نەیەزانی چۆن ئاوا لە پڕێکدا ئەم ئامالیا ئیڤانۆڤنایە بوو بە جێی ڕێز و شانازی کاترینا ئیڤانۆڤنا، ڕەنگە لەبەر ئەوە بووبێ کە لەم پرسە دانان و میوانداری کردنەدا ئامالیا ئیڤانۆڤنا بەشداری کردووە و تەواو ماندوو بووە. مێز ڕازاندنەوە و خوان و خاولی و پێویستی تر و ئامادەکردنی خواردن لە چێشخانەکەیەودا هەموو بەر ئەو کەوتبوو، کاترینا ئیڤانۆڤنا هەموو ئەوانەی بەرەو ڕووی ئەو کردەوە و، خۆی چوو بۆ گۆڕستان. لە ڕاستیشدا هەموو شتەکان باش بەڕێکرابوون، مێز زۆر بە ڕێک و پێکی ڕازابووە، دەفر و چنگاڵ و چەقۆ و پەرداخ و پیاڵەی چا و شتی تریش، هەرچەندە ئەو شتانە لە ڕووی شێوە و ڕەنگ و نرخەوە گەلێک جیاواز و نەگونجاو بوون، چونکە لە کرێگرتەکان کۆکرابوونەوە و بە ئەمانەت هێنرابوون، وەلێ لە کات و شوێنی دیاریکراوی خۆیدا ئامادەکرابوون. ئامالیا ئیڤانۆڤنا کە زانی کارەکانی زۆر چاک ئەنجام داوە بە جلی ڕەش و کڵاوی بە قردێلەی ڕەشی جوان ڕازاوەوە چووە پێشوازی لێکردنی ئەوانەی لە سەر قەبرانە گەڕانەوە بەڵام هەستێکی شانازی کردن و لوت بەرزی پێوە دیار بوو هەرچەندە ئەو هەستە لە جی خۆی دابوو بەڵام لای کاترینا ئیڤانۆڤنا باش نشکایەوە بۆ ئەگەر ئامالیا ئیڤانۆڤنا نەبوایە کەسی تر نەیەتوانی مێز بڕازێنێتەوە، کڵاو قردێلە تازەکانیش لای کاترینا پەسەند نەبوون، بە خۆی وت، ناشێم ژنە ئەڵمانییە گەوجە شانازی بەوە بکا کە خاوەن ماڵە و بەزەی پیاماندا هاتۆتەوە، بۆیەش ئامادە بووە خێر بەکرێگرتەکان بکا. بەزەی پێداهاتنەوە بەداخەوە لە ماڵی باوکی کاترینا ئیڤانۆڤنادا کە کۆلۆنێل بووە و تا ڕادەیەکیش نیمچە پارێزگار بووە جاری وا هەبوو خواردنی چل کەس لەسەر سفرە ئامادەکراوە نمونەی ئامالیا ئیڤانۆڤنا یان ڕاستتر ئامالیا لۆدوی گۆڤنا لەو شوێنەدا تەنانەت ڕێگەی ئەوەشیان پێنادا لە چێشخانەدا کارکە